وە لە زەویدا شاخانی لەنگەر داکوتاوی داناوە بۆ ئەوەی نەتان لەرزێنێ و نەجوڵێ لە ژێرتاندا لە هەموو جۆرە زیندەوەرێکی تێدا بڵاو کردۆتەوە وە لە ئاسمانەوە بارانمان باراندووە بەهۆی ئەو بارانەوە لە زەویدا هەموو جۆرە ڕوەکێکی بە کەڵک و جوانمان ڕوواند. وە پێمان وت سوپاسی خوا بکە جا هەر کەس شوکرانە بژێری خوا بکات ئەوە بێگومان شوکرانە بژێری بۆ قازانج و سوودی خۆی دەکات هەر کەسیش ناسوپاسی کردبێ زیانی بە خوا نەگەیاندووە ئەوە بێگومان خوا بێنیازی سوپاس کراوە. وَإِذْ قَالَ لُقْمَانُ لِابْنِهِ وَهُوَ یَعِظُهُ یا بُنَیَّ لا تُشْرِک بِاللَّهِ ان الشرک لظلم عظیم. ئەی محمد صلی اللە علیه وسلم باسی ئەو کاتە بکە کە لوقمان بە کوڕەکەی وت کە ئامۆژگاری دەکرد وتی ئەی کوڕە شیرینەکەم هاوبەش بۆ خوا دامەنێ چونکە بەڕاستی هاوبەش دانان بۆ خوا ستەمێکی زۆر گەورەیە. ووصینا الانسان بوالدیه حملته امه وهنا علی وهن کە هیچ زانیاریەکت پێی نیە ئەوە جۆرایەلیان مەکە بەڵام لە دونیادا زۆر بە چاکی هاوڕێیەتیان بکە وە شوێن ڕێگای کەسێک بکەوە کە بە دلسۆزی گەڕاوەتەوە بۆ لای من لە دواڕۆژدا گەڕانەوەتان تەنها بۆ لای منە ئینجا هەواڵتان دەدەمێ بەو کردەوانەی کە کردوتانە. ان اللە لطیف خبیر. لوقمان وتی، ئەی کوڕە شیرینەکەم، بەڕاستی چاکە و تاوان ئەگەر کێشی تۆ و خەرتەلەیەکیش بێت لەناو بەردێکدا یان لەناو ئاسمانەکان یان لە زەویدا بێت، خوا لە قیامەتدا دەیهێنێ، ومن الناس من یجادل فی اللە بغیر علم ولا هدی ولا کتاب منیر ئایا نەتانزانیوە کە بەڕاستی خوا ڕامی هێناوە بۆتان ئەوەی لە ئاسمانەکان و ئەوەی لە زەویدایە وە نیعمەتەکانی بەفراوانی ڕشتووە بەسەرتاندا چ دیار و ئاشکرا و چ پەنهان و نادیارە ان اللە علیم بذات الصدور وە هەر کەس بێ بڕوا بوو با بێ بڕواییەکەی خەفەت بارد نەکات گەڕانەوەیان تەنها بۆ لای ئێمەیە ئینجا هەواڵیان دەدەینێ بەوەی کردوویانە بەڕاستی خوا بەوەی لەناو دڵەکاندایە ئاگادارە قل الحمد للە بل اکثرهم لا یعلمون سوێند بەخوا ئەگەر پرسیاریان لێ بکەیت کێ ئاسمانەکان و زەوی دروست کردووە بێگومان دەڵێن خوا ئەی محمد صلی اللە علیه وسلم بڵێ سوپاس بۆ خوا قەڵەم و پێنووس بێت و هەموو دەریای زەوی ببێتە مەرەکەب، حەوت دەریای تر دوای ئەوەی باس کرا ببێت بە مەرەکەب، وتە و زانراوەکانی خوا دوایی نایەن و تەواو نابن، بەڕاستی خوا زاڵی کار دروستە. ما خلقکم ولا بعثکم الا کە نفس واحدە. فلما نجاهم إلی البر فمنهم مقتصد وما یجحد بآیاتنا إلا کل ختار کفور وە هەر کاتێ لە دەریادا شەپۆڵێکی وەک هەورەکان دایانپۆشێ ترسی نقوم بوونیان ببێ هاوار لە خوا دەکەن دلسۆزانە هەر بۆ ئەو ملکەچ دەبن وە لەو ڕۆژەش بترسن هیچ باوکێ تاوانی ڕۆڵەکەی هەڵناگرێ و هیچ ڕۆڵەیەکیش شتێک لە تاوانی باوکی هەڵناگرێ بێگومان بەڵێنی خوا حەق و ڕاستە کەواتە با ژیانی دونیا هەڵتان نەخەڵەتێنێ وە با شەیتانی فریودەر بە بیانووی بەزەیی و لێبوردنی خوا نەتان خەڵەتێنێ. بەڕاستی تەنها لای خوایە زانیاری کاتی هاتنی ڕۆژی دوایی وە هەر خوا باران دەبارێنێ تەنها خوا دەزانێ بەوەی لە منداڵ دانی دایکان دایە وە هیچ کەس نازانێ سبەینێ لە داهاتوودا چی دەکات وە هیچ کەس نازانێ لە چ شوێن و زەویەکدا دەمرێ بەڕاستی خوا زانا و ئاگادارە.